ناڕەزایی و جووڵانەوە، لاپەڕە سی. خوێنەر، کەواتە تۆ بڕوات وایە دابەشکردن هۆکارێک بوو لەو هۆکارانەی کە گیانی نەتەوایەتی لە هەند بێدار کردەوە؟ ئایا تۆ هیچ خێر و چاکەیەک لەو نائارامییەدا دەبینی کە لەوە کەوتەوە؟ گاندی، کاتێک مرۆڤ لە خەو هەڵدەستێ باوێشک دەدات و بەدەم گینگلدانەوە پەلوپۆی درێژ دەکات. واتە پێویستی بە هەندێک کاتە تا بە چاکی هەڵبستێت. ئەو دابەشکردنەش کە لەرینەوەیەکی لە وڵاتدا دروست کرد بەس نەبوو، چونکە هێشتا ئەوە پێویستی بە ماوەیەک لە کات هەیە بۆ دەرچوون لە ساردی و خامۆشیەکەی. ئەمڕۆ کە ئێمە نائارامین و لە تواناماندا هەیە ئەم قۆناغە بە پێویست و سروشتی دابنێین بەر لە گەیشتن بە قۆناغی بێداری تەواوەتی. هەستکردنیشمان بە نائارامی یارمەتیمان دەدات بۆ تێپەڕاندنی ئەو قۆناغە. کاتێکیش کە بێدار دەبین، چیتر لە دۆخی بێهۆشیدا نامێنینەوە و دواتر بەپێی میزاجمان بە ئەندازەی جیاواز هەموو هەستەکانمان دەست دەخەینەوە. ئا ئەمە لەو نائارامییەی ئەمێستا کە کەس ئارەزووی ناکات، دەکەوێتەوە. خوێنەر، ڕووەکەی دیکەی نائارامی چییە؟ گاندی. لە ڕاستیدا نائارامی ئەنجامی بێ چەند و چوونی ئەو دۆخەیە لە ناڕەزایی کە ئێمێستا لە ئارادایە. لە قۆناغی سەرەتایی کۆنگرەکەدا ناڕەزایی تاکە بابەتی قسەکردن بوو، لە ڕاستیشدا ناڕەزایی زۆر بەسوودە، چونکە مرۆڤ هەتا لە دۆخی خۆی قایل بێت ناتوانرێت بە گۆڕینی قایل بکرێت. هەر بۆیە هەموو چاکسازییەک ناڕەزاییەک پێشی دەکەوێ. مرۆڤیش تەنها دەست لەو شتانە هەڵدەگرێ کە ئارەزوویان ناکا. خوێندنەوەی ئەو نووسینانەی هندییەکان و ئینگلیزەکان نووسیویانە، ئەم شەپۆلە لە ناڕەزایی تیاماندا دروست کردووە. ئەم ناڕەزاییەش نائارامی و بارگرژییەکان و دوورخستنەوە و زیندانیکردن و هەڵوەدایی و مردنی ناوەتەوە. ئەم دۆخە بەردەوام دەبێ و دەبێت بەردەوامیش بێت. لەبەر ئەوەی مژدەگەلی خۆشی لەگەڵ خۆیدا هەڵگرتووە، بەڵام دەشێ خراپترین دەرئەنجامیشی لێبکەوێتەوە.